بەناوی خودای بەخشندەی میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نیە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت. بەڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خدا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە ئابۆ شێوەیە کە دەیزانیت خدای باڵادەست و کاربەجێ وەحی و نیگا دەنێرێت بۆ تۆ ئەی محەممەد و بۆ پێغەمبەرانی پێش تۆش ڕەوانە کراوە لەلایەن خدایەکی باڵادەست و داناوە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر هەمووی ئەو زاتە بەدیهێنەر و خاوەنیەتی بێگومان ئەو خدایە بەرز و بڵند و گەورە و شکۆدارە ئاسمانەکان لای سەرویانەوە نزیکە لەت ببن و لێک بترازێن لەبەر گەورەی و شکۆداری ئەو زاتە هاوکات فریشتەکان سەرگەرمی تەسبیحات و ستایش و سپاسگوزاری پەروەردگاریانن داوای لێخۆشبوونیش دەکەن بۆ ئیماندارانی سەرزەوی دڵنیا و ئاگادار بن کە بەڕاستی ئەو پەروەردگارە هەر ئەو لێخۆشبوو و میهرەبانە. ئەوانەشی لە جیاتی ئەو زاتە کەسانی تر و شتی تر دەکەنە پاڵپشت و پشتگیر، ئەوانە خودا چاودێرە بەسەریانەوە، وە نەبێت تۆ ئەی موحەممەد کرابیت بە سەرپەرشت بەسەریانەوە. ئا بەو شێوەیەی کە دەیزانیت قورئانێکی عەرەبی پاراومان بە وەحی و نیگا بۆ ناردیت، بۆ ئەوەی شاری مەککە و دەوروبەری کە هەموو زەوی دەگرێتەوە ئاگادار بکەیت بەتایبەت ئاگادار و هۆشیاریان بکەیت لە ڕۆژی کۆکردنەوە کە هیچ گومانی تێدا نییە ئەو ڕۆژە خەڵکی دەبنە دوو بەشەوە دەستەیەکیان بۆ بەهشت بەڕێ دەکرێن و دەچنە ناو بەهشتەوە دەستەکەی تریشیان بۆ ناو دۆزەخ ڕاپێچ دەکرێن ئەگەر خودا ویستی ببوایە هەموویانی دەکردە میلەتێکی یەکپارچە هەمووان بەناچاری ئیماندار و چاک دەبوون بەڵام ویستی وایە هەرکەس بیەوێت و شایست هەبێت دەیخاتە سایە ڕەحمەت و میهرەبانی و بەهشتی خۆیەوە ستەمکارانیش هیچ پشتیوان و یاریدەدەرێکیان نابێت ئایا بێجگە لە خودا پشتیوانی تریان بۆ خۆیان دۆزیوەتەوە؟ کەوابوو هەر خودا خۆی پشتیوانە و هەر خودا خۆی مردووان زیندوو دەکاتەوە و هەر خۆشی دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە لە هەر شتێکدا کێشە و ڕای جیاوازتان بوو ئەوە سەرنجامی بڕیارەکەی بۆ خودا خۆی دەگەڕێتەوە چونکە هەر ئەو زاتەیە خودای پەروەردگارم هەر پشت بەو دەبەستم و هەر بۆ لای ئەویش دەگەڕێمەوە بێگومان هەر ئەو زاتە بەدیهێنەری ئاسمانەکان و زەویە هەر لە خۆتان هاوسەرانی بۆ سازاندوون لە ئاژەڵ و مەڕ و ماڵاتیش جووت نێر و مێی بۆ فەراهەم هێناون لەو ڕێگەیەوە زاوزێ دەکەن و زۆر دەبن بۆتان هیچ شتێک نییە لە وێنەی ئەو زاتە هیچ شتێک لەو ناچێت چونکە خدای و بەدیهێنەرە چۆن لە بەدیهێنراوەکانی دەچێت هەر ئەویش بی سەر و بی نایە. جڵەوی هەموو ئاسمانەکان و زەوی بەدەست ئەو زاتەیە، ڕزق و ڕۆزی فراوان دەکات بۆ هەر کەس کە بیەوێت یا کەمی دەکات و سنوورێکی بۆ دادەنێت، هەموویشی بۆ تاقیکردنەوەیە لە لایەکەوە و بەڕێوەبردنی کاروباری ژیانە لە لایەکی ترەوە. بەڕاستی ئەو خودایە بە هەموو شتێک زانایە. ڕێبازی ئایین و بەرنامەی ژیانی بۆ داناون. ئەوەی کە فەرمانی پێکردووە بە نوح هەر بەو شێوەیە قورئانیشی بۆ تۆ ئەی محەممەد وەحی و نیگا کردووە و بە ئیبراهیم و موسا و عیساشمان ڕاگەیاندووە کە ڕێبازی ئاین و یەک خوداناسی بەرنەدەن و لەسەری پایەدار بن ئەم بانگەوازە ڕاست و دروستە زۆر بەلای بتپەرست و خودانەناسانەوە گران و زەحمەتە بەڵام خودای دانا خۆی کەسانی شایستە هەڵدەبژێرێت بۆ گەیاندنی ئاینەکەی و ڕێنمووی خەڵکانێک دەکات کە بگەڕێنەوە بۆ لای بەرنامەکەی بە پەرستن و ئەنجامدانی کار و کردەوەی چاک میللەتانی پێشوو بەتایبەت گاور و جوو جیاوازی و کێشە و دووبەرەکی نەکەوتن نێوانیان مەگەر لە دوای هاتنی زانست و زانیاری تەواو بۆیان کە لەبەر حەسادەت و ستەمکاری و لادانیان لە ڕاستە ڕێگا بۆیان دروست بوو خۆ ئەگەر بڕیاری پێشووتر لەلایەن پەروەردگارتەوە نەبوایە کە تا کاتێکی دیاری کراو مۆڵەتی داون ئەوە فەرمانی تیاچوونیان دەردەکرا بێگومانەوانەی کە بوونە میراتگری کتێبی خوددا و گەێنرا بەدەستیان لە نەوەکانی داهاتوو کەوتنە گومان و دوودڵیەوە خەڵکیشیان خستە گومانەوە دەربارەی کەواتە ئەی پێغەمبەر تۆ بۆ ئەوە بانگەواز بکە و پایەدار و دامەزراو بە هەروەک فەرمانت پێدراوە، شوێن ئارەزووی ئەوان مەکەوە و بە ئاشکرا بڵێ، من باوەڕم هێناوە بەو کتێب و پەیامانەی خودا بۆی ناردووم و فەرمانم پێدراوە کە دادپەروەری بەرپا بکەم لە نێوانتاندا، اللە پەروەردگاری ئێمەیە و ئێوەشە، بێگومان دەرەنجامی کردەی خۆمان بۆ خۆمانە و کردەی ئێوەش بۆ خۆتانە. ئیتر هیچ کێشەیەک نییە لە نێوان ئێمە و ئێوەدا، چونکە حەق دەرکەوت، ئێمە و ئێوە هەر خودا خۆی کۆمان دەکاتەوە و گەڕانەوەش هەر بۆ لای ئەوە. ئەوانەی ڕەخنە دەگرن و قسە دەکەن دەربارەی ئایینی خودا دوای ئەوەی کە وەڵام دراوەتەوە و خەڵکی ڕوویان تێکردووە، ئەوانە بەڵگە و ڕەخنەکانیان پووچەڵە و بەسەریان دادەدرێتەوە لەلایەن پەروەردگاریانەوە، خەشم و توڕەییان لەسەرە و سزای سەختیان بۆ ئامادەیە. خودا ئەو زاتەیە کە کتێبە پیرۆزەکانی بە حەق و ڕاستی ڕەوانە کردووە، هەروەهاش شەریعەتێکی دابەزاندووە کە وەکو تەرازوو و پێوەر وایە بۆ هەڵسەنگاندنی حەق و ناحەق، جا چی تۆی فێرکردووە و چوزانی لەوانەیە ڕۆژی قیامەت و لێپرسینەوە نزیک بێت؟ ئەوانەی کە باوەڕ بە ڕۆژی قیامەت ناهێنن پەلە دەکەن و گاڵتەیان پێی دێت و دەڵێن کوا کەی پێش دێت بەڵام ئەوانەی باوەڕیان هێناوە لە بەرپابوونی دەترسن دەزانن دڵنیان کە بەرپابوونی حەقیقەت و ڕاستەقینەیە ئاگادار بن لە ڕاستیدا ئەوانەی مجادلە لەسەر قیامەت دەکەن و بەگومانن لێی لە بزربوون و سەرلێشێواویەکی قووڵدا ڕۆچوون. خودای گەورە زۆر بەسۆز و دلۆڤانە لەگەڵ بەندەکانیدا، ڕزق و ڕۆزی دەبەخشێت بە هەر کەس بیەوێت بۆ تاقیکردنەوە، بەڕاستی ئەو زاتە بەهێز و باڵادەستە. جا ئەوەی کە بەرهەمی قیامەتی دەوێت و لە دنیادا کار و کردەوەی چاک دەچێنێت، ئێمە پاداشتی هەوڵ و کۆششەکەی بە زیادەوە پێ دەبەخشین، ئەوەشی کە بەرهەمی دنیای دەوێت هەندێک لە دنیای پێدەبەخشین بەڵام لە قیامەتدا هیچ جۆرە بەشێکی نییە ئایا ئەو بێباوەڕانە ڕازین بە بەرنامەی خودا یاخود شوێنی ئەو هاوڵگەرانە دەکەون کە بە ناوی دینەوە بەرنمەیان بۆ داناون و پێی ڕەویان دەکەن بێ ئەوەی خوددا مۆڵەتی دابێت و پێی ڕازی بێت حرام و حەڵالیان بۆ دیاری دەکەن خۆ ئەگەر بڕیاری پێشترمان نەبوایە بە مانەوەیان تا کاتی دیاری کراو ئەوە فەرمان دەدرا بە لەناوبردنیان، بێگومان بۆ ستەمکاران سزای بە ئێش و بەسۆ ئامادەیە. لە ڕۆژی قیامەت و لێپرسینەوەدا دەبینیت ستەمکاران دەترسن لەوەی کە کردوویانە. لە کاتێکدا سزاکەی کەوتووە بەسەریاندا و لێی دەرباز نابن هاوکات ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لە باخچەکانی بەهەشدا ژیانی کامەرانی دەبەنە سەر چیان بوێت لەلایەن پەروەردگاریانەوە بۆیان ئامادەیە ئا ئەوەیە خەڵات و بەخششی گەورە و بێسنوور ئەو خەڵات و بەخششە ئەوەیە کە خودا مژدە دەدات بۆ بەندانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە ئەوانەشی بەدەم بانگەوازەوە نایەن ئەی پێغەمبەر پێیان بڵێ لەسەرم بانگەوازە هیچ جۆرە پاداشتێکم لە ئێوە ناوێت تەنها خۆشەویستی و ڕێز نەبێت لە خزمایەتیدا جا ئەوەی چاکەیەک ئەنجام بدات ئەوە بە چاکتر پاداشت دەدرێتەوە، چونکە بەڕاستی خودا لێبوردە و سوپاسگوزارە. بەڵکو خودانەناسان دەڵێن، محەممەد بەدەم خوداوە درۆی هەڵبەستووە. جا گەر خودا بیەوێت مۆر دەنێت بەسەر دڵتدا و هیچ شت بۆ ناوترێت. خوداش دەیەوێت ئاسەواری بەتاڵ و ناحەقی نەهێڵێت و حەق و ڕاستی بە فەرمانی خۆی بچەسپێنێت، چونکە بەڕاستی ئەو خودایە زانایە بەوەی کە لە توێی دڵ و دەروون و سینەکاندا حەشار دراوە خدا ئەو زاتەیە کە پەشیمانی و تەوبە لە بەندەکانی وەردەگرێت چاوپۆشیش دەکات لە هەڵە و گوناهەکانیان بەو کار و کردەوانەش کە ئەنجامی دەدەن دەزانێت و بە ئاگایە خدای گەورە ئاواتی ئەوانە دەهێنێتە دی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە هەروەها لە فەزڵ و زیادە خەڵات و بەخششی خۆی بەهرەمەندیان دەکات، بێباوەڕانیش سزای سەخت و بەئێشیان بۆ ئامادەیە. خۆ گەر خودا ڕزق و ڕۆزی بە فراوانی بە بەندەکانی ببەخشیایە، ئەوە دەستیان دەدایە تاوان و گوناه و ستەم لە زەویدا، بەڵام خودا بە حسابێکی ورد و دیاریکراو ئەوەی بیەوێت پێیان دەبەخشێت، بەڕاستی ئەو زاتە ئاگا و بینایە بە کار و هەڵوێستی بەندەکانی. خودا ئەو زاتەیە کە باران دەبارێنێت و دەیگەیەنێتە فریایان دوای ئەوەی کە نائومێد بوون، هەروەها ڕەحمەت و بەخششی خۆی پەخش دەکاتەوە، لەبەر ئەوە هەر خۆی پشتیوان و فریادڕەسە و شایستەی سوپاسە. لە نیشانە و بەڵگەکانی گەورەیی و دەسەڵاتی خودا، دروستکردنی ئاسمانەکان و زەوی و ئەو زیندەوەرانەیە کە تیایاندا بڵاوی کردۆتەوە، هەر ئەو زاتە کاتێک بیەوێت توانا و دەسەڵاتی بەسەر کۆکردنەوەیاندا هەیە. هەر بەڵا و نەهامەتیەکتان بەسەر هاتبێت، ئەوە دەرەنجامی ئەو کار و کردەوانەیە کە بە ئارەزووی خۆتان دەتانکرد، بەڵام ئەوەندە خودایەکی میهرەبانە لە زۆربەی زۆری گوناه و هەڵەکانتان خۆش دەبێت. ئەی گرۆی خودا نەناسان، ئێوە ناتوانن خودا دەستەوسان بکەن و لە دەسەڵاتی خودا دەرباز ببن لە زەویدا، جگە لە خودای گەورەش کەس ناتوانێت پشتیوانتان بێت و سەرتان بخات لە نیشانە و بەڵگەی دەسەڵاتی خوددا ئەو کەشتیانەیە کە وەک کەژ و چێ و هات و چۆ دەکەن بە دەریاکاندا بە یاسایەکی ڕێک و پێک خۆگەر بیەوێت با دەوەستێنێت و لەسەر پشتی دەریاکە دەوەستن و لە کار دەکەون بەڕاستی ئا لەو توانا و دەسەڵاتەدا بەڵگە و نیشانەی زۆر هەن بۆ هەر کەسێک کە زۆر خۆگر و سوپاسگوزارە. یان جاری وا هەیە کەشتیەکان بە خۆیان و سەرنشینەکانیانەوە دەشکێنێت و نوقمیان دەکات لە ئەنجامی تاوان و گوناهی خەڵکەکەوە، گەلێک جاریش چاوپۆشی لە هەڵە و تاوانی زۆر دەکات و دەیانهێڵێتەوە، ئەم ڕوونکردنەوەیەش بۆ ئەوەیە خودانەناسان بزانن بە تایبەت ئەوانەی کە مجادەلە و دەمەدەمێ دەکەن و ڕەخنەیان لە ئایەتەکانی ئێمە هەیە کە لە کاتی تەنگانەدا کەس پەنایان نادات و کەس فریایان ناکەوێت جگەل لە خودای گەورە جا هەر شتێکتان پێ بەخشراوە ئەوە زینەتی ژیانی ئەم دنیایەیە کە ڕێگوزەرێکە بەرەو قیامەت بەڵام ئەو بەشەی کە لەلای خودایە چاکتر و بەردەوامترە بۆ ئەوانەی کە باوەڕیان هێناوە و هەر پشت بە پەروەردگاریان دەبەستن، ئەوانەی خۆیان لە گوناهی گەورە و تاوانی خراپ و ناشرین دەپارێزن، کاتێک کە توڕە دەبن لەسەر هەڵەیەک کە بەرامبەریان دەکرێت، هەر ئەمان چاوپۆشی دەکەن و لێدەبوورن. ئەوانەشی بەدەم بانگەوازی پەروەردگاریانەوە چوون و نوێژەکانیان بە چاکی ئەنجام داوە و کاروباریان هەردەم بە مەشورەت و ڕاپرسی و ڕاوێژکاریە و لەو ڕزق و ڕۆزیەی کە پێمان داون دەبەخشن هەروەها ئەوانەی کە دەستدرێژیان کرایە سەر دەستەوسان ناوەستن و بەرگری لە خۆیان دەکەن جاتۆڵەی هەر تاوانێک بە ئەندازەی تاوانەکەیە بێ زیاد و کەم ئەو کەسەی لێخۆشبوونی هەبێت و چاوپۆشی و چاکسازی بکات ئەوە پاداشتی لەلای خودایە بەڕاستی خودا ستەمکارانی خۆش ناوێت لە ڕاستیدا ئەوەی حەقی خۆی دەسێنێت دوای ئەوەی کە ستەمی لێکراوە ئەوانە لێپرسراو نابن ئەگەر لە سنوور لا نەدەن بێگومان تەنها ئەوانە بەرپرس دەبن کە ستەم لە خەڵکی دەکەن و دەستدرێژی دەکەن بە ناحەق لە زەویدا ئا ئەوانە سزا و ئازاری بە ئێشیان بۆ هەیە لە ڕاستیدا ئەوەی دان بە خۆیدا بگرێت و چاوپۆشی بکات و لێخۆشبوو بێت لە کاتێکدا کە دەتوانێت تۆڵە بسێنێت، بەڕاستی ئەوە کارێکی بەجێ و چاک و پەسند ئەنجام دەدات، بەڕاستی ئەوە لەو کارانەیە کە پێویستە بکرێت. ئەوەی خودا ڕێی لێ ون بکات، ئەوە ئیتر کەسی تری دڵسۆزی دەست ناکەوێت تا ڕێگەی ڕاستی نیشان بدات، ئەوسا تۆ ئەی محەممەد لە قیامەتدا دەبینیت ستەمکاران کاتێک سزا و ئەشکەنجەی دۆزەخ دەبینن بە کەساسیەوە دەڵێن ئایا هیچ ڕێگەیەک هەیە بۆ گەڕانەوە تا خوددا چۆن دەفەرموێت وا بکەین سەرنجام تاوانباران دەبینیت دەبرێنە سەر دۆزەخ هەموو پەست و زەلیل و لارە مل و خەجاڵەتن لە شەرمەزاری و لە ترسدا لە ژێرەوە بەتیلەی چاو دەڕوانن بۆ ئاگرەکە ئا لەو کات و بارودۆخە ناخۆشەدا ئەوانەی باوەڕیان هێناوە دەڵێن بەڕاستی خەسارەتمەند و زەرەرمەندان ئەمڕۆ ئەوانن کە خۆیان و کەس و کار و ماڵ و منداڵیان لەدەستداوە لە قیامەتدا کەس و کار و خزم و هاوڵانیان ئەگەر لە دۆزەخدان ئەوە هیچ مایەی دڵخۆشی نین خۆ ئەگەر لە بەهەشدان ئەمانیان هەر لە یاد نییە ئینجا ڕادەگەێنرێت کە ئاگادار بن بێگومان ستەمکاران لە ئازار و ئەشکەنجەی بەردەوامدان ئەوانە هیچ دۆست و پشتیوانێکیان نییە لە جیاتی خوددا کە لە دەست سزا و تۆڵە ڕزگاریان بکات ئەو کەسەش خوددا سەری لێ بشەوێنێت و گومڕای بکات چونکە خۆی شایستە کردووە ئیتر ڕێبازی ڕزگاری و سەرفرازی دەست ناکەوێت خەڵکینە بە پیر بانگەوازی پەروەرگارتانەوە بچن پێش ئەوەی ڕۆژێک بێت هیچ گەڕانەوەی لەلایەن خداوە نابێت ئەو ڕۆژە هیچ پەناگەیەکتان نابێت و کەسیشتان ناتوانێت ئینکاری بکات و دان بە تاوانەکانیدا نەنێت ئەگەر خوددانە ناسان پشتیان هەڵکرد و گوێیان نەگرت ئەی محەممەد داخیان بۆ مەخۆ چونکە ئێمە تۆمان نەناردووە چاو دێربیت بەسەریانەوە بەڵکو تۆ تەنها گەیاندنی ئەم بانگەواز و قورئانەت لەسەرە ئاشکراشە کە بەڕاستی ئێمە کاتێک ناز و نیامەت و ڕەحمەتێک دەڕێژین بەسەر ئادەمی زادا زۆر کەشخەی پێوە دەکات خۆگەر بەڵاو ناخۆشێکیان توش بێت بەهۆی کار و کردەوە خراپەکانیانەوە بەڕاستی و کەسە زۆر سپڵە و ڕەخنە لە خوددا گرە هەر بۆ خدایە خاوەنداریەتی ئاسمانەکان و زەوی هەرچی بوێت دروستی دەکات بە هەر کەس کە بیەوێت تەنها کچ دەبەخشێت و بە هەر کەس کە بیەوێت کوڕ دەبەخشێت یاخود لە هەردوو جۆر بە هەندێک خێزان دەبەخشێت لە کوڕ و لە کچ هەیشە ویستی خودا وایە هیچی نەدانێ و نەزۆک بێت بەڕاستی ئەو زاتە زانا و بەدەسەڵاتە کەس بۆی نییە هیچ کات لە دنیادا خدای گەورە وتوێژی ڕاستە و خۆی لەگەڵدا بکات مەگەر لە ڕێگەی وەحی و نیگاوە یا لە پشتی پەردەوە وەک موسا یان نێردراوێکی وەک فریشتە جبرەئیل دەنێرێت کە بە گوێرەی فەرمان و مۆڵەتی خودا چی پێ سپێردراوە دەیگەیەنێت بەڕاستی ئەو زاتە خودایەکی بڵند و دانا و کاربەجێیە ئەی محەممەد ئا بەو شێوەیەی کە وتمان ئێمە قورئانمان بۆ ڕەوانە کردیت لەلایەن خۆمانەوە کە ژیان بەخشە بە ڕۆح و گیان و عەقڵ تۆ نەتدەزانی قورئان چییە و ئیمان چییە، بەڵام ئێمە ئەم قورئانەمان کردە ڕووناکی و نوورێک کە هیدایەت و ڕێنموویی هەر کەس کە بمانەوێت لە بەندەکانمانی پێ دەکەین، ئەوانەی دڵی بۆ دەکەنەوە و بە چاکی گوێی بۆ دەگرن. بێگومان تۆ ئەی پێغەمبەر ڕێنیشاندەریت و ڕێنموویی دەکەی بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و درووست کە ڕێگە و ڕێبازی ئەو خودایەیە کە هەر بۆ ئەوە ئەوەی لە ئاسمانەکان و زەویدایە. ئاگاداریش بن هەموو شتێک و سەرەنجامی هەموو کارێک بۆ لای خودا دەگەڕێتەوە.